بە چی دەیسەلمێن؟ دەڵێ وەرە پرسیارێکتان لێ دەکەم ئەی موسڵمان دەڵێ فەرموو دەڵێ محەممەد عەلەیهی سڵاو سەلام لە غەزوەی ئوحد تێشکا بەرامبەر کافرەکان دەڵێ بەڵێ تێشکا کافرەکان سەرکەوتن موسڵمانان سەرکەوتو نەبوون دەڵێ دەی بزانن کەواتە موسڵمانن بزانن پێغەمبەر نەبووە چکە چۆن دەبێ پێغەمبەر تێبشکێت دەڵێ ئەی ئێوە چۆن بە عیسا دەڵێن خوایە و عیسای ئێوە دەڵێن کوژرا جا کە پێغەمبەرێک تێبشتێ کەواتە پێغەمبەر نییە ئەی چۆن عیسای ئێوە دەڵێن خوایە و کوشتراش خوا بکوشترێت ئاساییە بەڵام پێغەمبەرێک لە مەعرەکەیەکدا لە غەزایەکدا سەر نەکەوێت بەهۆی خەلەلێکەوە هەندێک لە ئەتباع دەیکا ئەوە لە پێغەمبەرایەتی دەیخا کابرا تێدەگا کە قسەکەی بێعەقڵانە بوو مسلمان دەبێت